لویس جاک داجوری، ئەو پیاوە مەزنە بوو کە بۆ یەکەمین جار ڕێکاریی بۆ وێنەی فۆتۆگرافی دۆزییەوە. ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و حەوت ی زەینی لە شاری کۆرمیلی باکووری فەڕەنسا لەدایک بووە. ئەم هونەرمەندە لە لاویەتیدا توانی دایۆرامایەک دروست بکات. لەسەر وشەی، دایۆراما، پەراوێزێک هەیە. دایۆراما سنووقی جیهان یان سنووقی جادوویی سەمەرەی پێ دەڵێن. بریتییە لە سنووقێک کونێکی بچووکی تێدایە، لەو کونەوە ڕا سەیر دەکرێت و وێنەی تیادا دەبینرێ. لە سەردەمی سی تا پەنجا ساڵەکاندا لای خۆمانیش پیشانی منداڵان دەدرا بە تایبەتی جەژنان. کۆتایی پەراوێز. هەرچەندە لەملاولاوە بەم کارەیەوە خەریک بوو، بەڵام لەلایەکی تریشەوە زۆر گرنگی ئەدا بە وێنەکردنی دیمەنی جیهانی سروشت بێ ئەوەی فڵچە و بۆیەی ڕەنگاوڕەنگ بەکاربهێنێت، واتە زۆر گرنگی ئەدا بە چۆنیەتی دروستکردنی کامێرا. سەرەتای کۆششی لەم بوارەدا سەرکەوتوو نەبوو. بەڵام لە ساڵی هەزار و هەشت سەد و بیست و حەوت ی زاینیدا بە ڕێکەوت ژۆزێف نیپسی بینی و خۆی پێ ناساند. ئەمیش لەو کەسانە بوو کە زۆر خولیای ئەو کارەی هەبوو. هەردووکیان پێکەوە کەوتنە کار. بەڵام ئەوەندەی نەبرد کە جۆزێف ماڵئاوایی لێ کرد و لە ساڵی هەزار و هەشت سەد و سی و سێ ی زاینیدا مرد. داجۆریش هەرچەندە بە تەنها مایەوە بەڵام هەر سوور بوو لە سەر ئەو کارە. بەر لە ساڵی هەزار و هەشت سەد و سی و حەوت ی زایینیدا نیازەکەی هاتە دی و گەیشتە ئەنجام. ڕژێمێکی کارکردنی بۆ وێنەی فۆتۆگرافی داهێنا و هەر بە ناوی خۆی شێوە ناسرا. لە ساڵی هەزار و هەشت سەد و سی و نۆ ی زایینیدا ئامێرەکەی بڵاو بۆوە و کەوتە دەست خەڵکی بێ ئەوەی داوای داهێننامە بکات. بەڵام میری فەرەنسا مووچەی خانەنشینی بۆ خۆی و کوڕی هاوکارەکەی واتە نیپسی بڕیەوە. ئەم کارەی بووە هەڵا لە نێو خەڵکاندا. لە هەموو لایەکەوە دەستی هێژا و ڕێزیان دەنایە سەر و پیرۆزباییان لێ دەکرد، تا وای لێ هات ناویان دەبرد بە پاڵەوانی چەرخ. داجووری لە پاش ماوەیەک خانەنشین بوو، لە ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و یەک ی زایینیشدا کۆچی دوایی کرد پاش ئەوەی ئەو ڕێکارە مەزنەی بە خەڵک ناساند و بە فراوانی بڵاو بووەوە. کەم لەو داهێنەرانە سوودیان هەبووە وەک داجووری. چونکە بەڕاستی ئەم داهێنراوە گەر سەیری بکەین لە هەموو کار و زانستگەریەکاندا بەکاردەهێنرێ لە هەموو کارێکی پیشەسازی و سەربازیدا دەخرێتە کار. هونەرکارییەکی زۆر سامناکە لای هەندێک کەس و لە لایەکی تریشەوە خۆش ئارەزویەکە بۆ زۆربەی. بەڵام بەگشتی گەر ڕاوێژی خۆمان بکەین و سوودەکانی بخەینە پێش چاومان، بۆمان دەردەکەوێ کە وێنەی فۆتۆگرافی زانیارییەکی تەواومان دەداتێ لە ڕۆشەنبیری و ڕۆژنامەگەری و پڕوپاگەندەدا. سەرەڕای ئەوەیش کە تۆمارکارێکە بۆ یادگاری چەندین بۆنە و بار و گوزەرانی ژیان. جگە لەوەی کە بە بناغە و تەواوکەرێک دادەنرێ لە سینەماسازیدا. هەروەک سەرنج دەدرێ زۆر بە دەگمەن هەڵکەوتووە تا کە یەکێک بە ئەنجامی کارێکی مەزنی وەها گەیشتبێت. بێگومان ئاشکرا و دیارە لەم بوارەدا کە چەندین زانا و داهێنەر کاری باڵایان هەبووە لە چاڵاندنی داهێنانەکەیدا جوری وەک زانای ئینگلیزی ویلیام فۆکس تالبوت کە لە ساڵی هەزار و هەشت سەد و سی و نۆ ی زەینیدا ڕێکاریی نوێی دۆزیەوە بۆ جامی وێنە، ئەوەی کە ئێستا باوە. جا سەیر ئەوەیە کە تالبوت خۆی خەریک و جەنجاڵ کردبوو بە هەندێ پرۆژەی ترەوە، ئیتر ئەوەندە گوێی نەئەدایە ئەم داهێنراوە گرنگەی.